لیلەت القدر ایمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه سڵاو و ڕەحمەت و بەرەکاتی خوا بڕژێ بەسەرتاندا تاعەت و عیبادەتی بیست و ڕو- دوو ڕۆژ و شەوی ڕەمەزانتان قبوڵ بێ خوا تەوفیقمان با و بە عاقیبەت خێری باقی ڕۆژەکانی بە شەونوێژ و تەراویح و وەتر و ڕۆژەکانی بەڕۆژووبوون و بەخشین و ئیسڵاح و چاکەکردن بەسەربەرین. بەڕێزان ڕۆشت ڕەمەزان بیست و دوو ڕۆژی تەواو بوو، حەو هەشت ڕۆژێک ئەگەر مابێ فرسەتێکی گەورەیە و خەسارێکی گەورەیشە بۆ ئەو کەسانەی کەوا، گرنگیان پێ نەداوە و هێشتا لە بازاڕن، هێشتا لە دنیان، بیری قیامەت و لای خوا و ئەجری گەورەیان نییە. بەڕێزان یەک سورەت لە قورئانی پیرۆزدا ناوی سورەتی قەدرە، وتارەکەیش بە ناونیشانی، خوای پەروەردگار بە پێغەمبەر دەفەرمێ صلی اللە علیە وسلم تۆ چوزانی شەوی قەدر چ شەوێکە با من پێت بڵێم خوا فەرمێ لەیلەت القەدری شەوی قەدر لەیلەت القەدری خەیڕ من ئەلفی شەهر لە هەزار مانگ بەڕێزەکەم لیلە القدری خیر من الف شهر هەزار مانگ لێکیان داوەتەوە هەشتا و سێ ساڵ و چوار مانگەکە هەشتا و سێ ساڵ و چوار مانگ یعنی لەوە خێری زیاترە سەحابەی کیڕام کاتێ پێغەمەری خواسە لە الله عليه وسلم باسی دەکرد حەزرەتی نوح هەزار ساڵ عومری بوو حەزرەتی موسا چوار سەو ئەوەنە ساڵ عومری بوو ئەیان و ئەی پێغەمبەری خوا جا ئێمە بەم تەمەنە کەمەوە چۆن بە قەدەر ئەوان و عیبادەتی ئەوانمان دەست ئەکەوێ خوای گەورە مژدەی دا بە پێغەمبەر و بە ئومەتی پێغەمبەر صلی الله علیه وسلم ئێوە دەتوانن لە شەوێکە خێری هەشتا و سێ ساڵ عیبادەت بەدەست بێنن شێخی کوشک ڕەحمەتی خوای لێبێ دەگێڕێتەوە لە باسی فەضیلەتی لەیلەت القەدرا فەرمێ مەلەک المەوت هات گیانی ساڵح پێغەمەر بکێشێ ساڵح قەومی ثەمود ئەڵێ، حەزرەتی ساڵح وتی، ئەرێ مەلەک الموت، تخوام عومرە کورت نەبوو، سەد و پەنجا ساڵ عومری بوو ئەو ڕۆژەی کە هاو گیانی بکێشێ. مەلەک الموت وتی، ئەی پێغەمبەری خوا، ئومەتێک دێن عومریان لە بەینی شەست و حەفتایە. وتی، ئەوە کێن ئەوانە؟ فەرمووی، ئومەتی پێغەمبەری کۆتا و خاتەم الانبیان محمد المصطفی صلی اللە علیە وسلم حەزرەتی ساڵا فەرمی ئەگەر من لە جێ ئەوانە بوومایە لەسەر قەبرەکەم ژوورێکم دروستە کرد بۆ ژیانی دنیام ینی ماڵەکەم لە قەبرسان دروستە کرەوە نە عمریان کەمە پێغەمەری خوش لە فەرمی صلی الله عليه وسلم ئەعمار ئومەتی بینە ستینەوە سەبعین عمری ئومەتی من لە بینی شەست و حەفتایە لە چل و لە سی و لە شەست و لە پەنجا ئەیانبەین بۆ گۆڕستانەکان، حیسابیش بۆ ئەوانە بکەین عومری ئێمە لە بەینی شەست و حەفتایە. پێغەمبەری خوا بە حەدیسی سەحیح ئیمامی ترمزی ئەگێڕێتەوە ڕەحمەتی خوای لێ بێ کەواتە ئەبێ حسێبی ئەوە بکەیت نیوەی شەوە ئەگەر 65 ساڵیش عمرت بێ نیوەی شەوە پانزە ساڵی مناڵیە بەعزێکی هەر وا سەرقاڵی و بێ ئاگاییە چەنێکی ئەمێنێتەوە بۆ ئەوەی کەسابەتی قیامەتی پێ بکەی خوای پێ ڕازی بکەی بۆیە خوا جل جلاله هەندێک نەفەحات و مەوسمی بۆ داناوین هەندێک فرسەتی بۆ ڕێخستوین وەکو شەوی قەدر وەکو جومعە وەکو جەماعەت وەکو تەراویح، وەکو قورئان، وەکو حەج و عەمرە، وەکو نوێژ، وەکو ڕۆژوو، وەکو زەکات، وەکو ئیسڵاحی بەین، وەکو ماڵ بەخشین، وەکو مزگەوت دروست کردن، وەکو جیهادی فی سبیل اللە، ئەوانەی دروست کردووە تا لەو عەمرە کەمە زەخیرەیەکی باش بۆ ئەوێ کۆ بکەینەوە. بەڕێزان شەوی قەدر لەم ڕەمەزانەدایە، لە دەستی خۆتی دەر مەکە. پێغەمبەر ئەفەرمێ صلی اللە علیە وسلم، هەر کەسێ بە دوو مەرج شەوی قەدر زیندوو بکاتەوە خوا لە گوناهی لەوە پێشی خۆش ئەبێ من قام رەمەضانە لە حەدیثێکە هەر کەسێ ڕەمەزان قیام بکە تەراویح بکە وەتر بکە شەو نوێش بکە لە حەدیسێکی ترا لەیلەت القەدر خوا لە گوناهی لەوە پێشی خۆش دەبێ یعنی ئێمە دوو مانگ لە ماڵا بووی ناتینە دەرەوە ئیسا بۆ بێ دە ڕۆژ یا نۆ ڕۆژ نۆ شەو نەتوانین بۆ خاتری خوا لەبەر خاتری خوا بۆ خۆمان لێ ببڕێین، توێشووێک بگرین، زەخیرەیەک بخەین کە سبەینێ سەرمان پێی بەرز و ڕوومان پێی سپی بێ لە حوزووری خوادا ڕووی پێغەمبەرەکەمان سپیتر کەین لە ناو گەلانی دنیادا. کەواتە با هەوڵ بدەین خوا لە خۆمان ڕازی بکەین، باجری گەورەی مانگی ڕەمەزان و خێری شەوی قەدر لە دەست خۆمان دەرنەکەین بە حازربوونمان لە مزگەوت، کوا شەوقی ئەو ڕۆژگارەی دەرگای مزگەوتەکانتان لێ داخرابوو پیاوی وابوو خەریک بوو دەرگاکەی پێ شکاندین؟ کوا ئەو شەوق و زەوقە؟ کوا ئەو هەڵمەتە؟ بۆ مزگەوتەکان پڕ نابن شەوی قەدر جێگە نەبێتەوە بێین لە قاتی سەرەوە تەراویح بکەین؟ کوا تەلەفزیۆن نایەڵێ؟ درۆ نایەڵێ گوێی لێ بگری؟ مۆبایل نایەڵێ؟ بۆی چاکە بکەم، بۆی ساڵح بم، بۆی ئەو رێگە بگرم کە تۆ داوناوە یا رب العالمین، خوا فەرمێ کەلا اولم نعمرکم ئەرێ من ئەوەنە عومر و تەمەنم نەدا بە تۆ مایەتەذەکەر و فی من تەذەکەر کەسێک کە هۆشی هەبێ عەقڵی هەبێ بیری تیا بکاتەوە و زەخیرە بخا یا ئەبێ هەر بڕۆین تا سەرمان لە گوێی گۆڕەکە تنە بێ ئینجا بیر بکەینەوە و گاز بگرین لە دەستمان و پەشیمان بینەوە من بۆیە بە خۆم و بە ئێواڵێم با ئەو حەسرەتە نەخۆین با ئەو داخە نەخۆین با زوو فریای خۆمان و ماڵ و مناڵ و گەل و نیشتمانمان بکەوین بەهۆش بێینەوە خەڵک خەبەر کەینەوە دەستی بگرین بۆ مزگەوت بۆ عیبادەت بەڕێزان کە ئەڵێن بۆ مزگەوت و بۆ نوێژ و بۆ تەراویح خەڵک وازانێ مسوڵمان و مامۆستای ئاینی ئیشی بیست و چوار سەعاتەی بریتیە لە کونجی مزگەوتا پاڵکەوێن نا ئێمە نوێژ ئەکەین ڕۆژوو ئەگرین بۆەوەی عیاری بیست و چوار دەرچین بۆی بماندا لە قەپان لەگەڵ خەڵکا ڕاستگۆ بین، دەست پاک بین، داوێن پاک بین، بە حەیا و بە حورمەت بین، ڕاستگۆ بین، ئەمین بین، بۆ ئەوە نوێژەکەین، ان الصلاة تنهی عن الفحشاء والمنکر، بزانە نوێژەکەت ئەتگێڕێتەوە لە خراپە، لە تاوان، ئەگەر گێڕاویتەوە نوێژت کردووە، ئەگەر نەگێڕایتەوە گەنمەکەت پووچە، بەڵێ تۆوت کردووە، بەڵام پووچە سەوز نابێ. ڕۆژوو، لعلکم تتقون، بۆی بە بۆنەی بە ڕۆژوو بوونەوە تەقوا بەدەست بێنی، بەدەست هێنا؟ ئەم بیست و ڕۆژە بیست و دوو ڕۆژە فەرقت کرد لەگەڵ پێش ڕەمەزانە؟ ئازاری کەس نەدەی؟ ماڵی کەس نەخۆی؟ باسی کەس نەکەیت؟ غەیبەت و جاسوسی نەکەی؟ چەپڵەی درۆینە لێ نەدەی بژی بژی نەکەی فەرقت کرد معنای وایە ڕۆژەکەت سوودیە ئەگەر نا هیچ برسێتی و تینوێتیت بۆ ئەمێنێتەوە پەناگرن بەخوا ئەگەر ئێمە بیر بکەینەوە ڕەمەزان بۆ گەورەیە قەدر بۆ گەورەیە ئەو مەقامەی خواداوێتی بەمانی ڕەمەزان و بە شەوی قەدر بۆ دەی خوێنەوار دەی نەخوێنەوار بڕۆرە خزمەتی قورئان قورئان بخوێنەرەوە فێری قورئان بە فێری قورئان ببە ئاخر خوێنەواری منی فێری ببە هەمانە هەشتانەوە ساڵ عمرێتی ئەلحەمدەکە هێرغەوەتە قەت نەڕۆژ لە بەردەم مامەسایەکە چۆک داوە بڵێ مامەسا پێنج دقە گوێم لێ بگرە هەزار پرسیاری تەڵاق ئەکا هەزار پرسیاری سلفە و ڕیبا ئەکا هەزار پرسیاری حیزب و سیاسەت ئەکا بەڵام قەت نەچوو لە بەردەمی پیاوێکا مامۆستایەکا دانیشێ بڵێ گوێم بۆ بگرە ڕەحمە لە دایک و باوکت بزانە ئەلحەمدەکەم ڕەوانە بزانە تەحیات و قولوەڵاکەم ڕەوانە بۆ ئەوەی مسۆگەری کەی نوێژەکەت بە غەڵەت نەیکەیت هەوڵ بدە فاتیحە گەورەترین سوورەتی قورئانە قل والله وحد سەیەکی قورئانە ئاەتە الکورسی گەورەترین ئاەتی قورئانە یە تۆمان ناموەزانی مەڵێ قورئان نازانم بەڵام هەوڵ بەشتی تریش فێربی مەڕە بە لای کوڵێنانی دوعات بۆ بکە جنۆکەی کچەکەت و بووکەکە دەرکا قل والله قل اعوذ برب الفلق و قل اعوذ برب الناسی لەبەرکە هەموو شەوێک و هەموو بەیانێ بیخوێنە بزانە جنۆکە حەدی باوکیشی هەیە بێ بەو ناوە بەلای ماڵی ئێوە تەلەفزیۆنەکەت با لەسەر فڵان تیڤی و فڵان تیڤی نەبێ بەرەڵاخانە نەبێ لە ماڵی ئێوە با لەسەر خواردن و خواردنەوە و ئارەزوو و جنسم لێ مەنع کرد بە ڕۆژا ویقول القرآن یا ربی منعته النوم باللیل خوایە بە شەو خەوم لێ تار کرد و نەمێڵا بخەوێ قلیلا من اللیل ما یهجعون فیشفعان هەر قورآن ئەڵێ فشفعنی فیه خوایە بمکە بە تکەکاری ئەو بەندە سیامیش ئەڵێ، فشفعنی فیه، خوایە بمکە بە تکاتاری ئەو بەندە، تۆ، من، ئەو، کە قورئان خوێنین، کە بە ڕۆژووین، تکامان بۆ کەن لەوێ، دەبا ئێمەش ڕێز لە ڕۆژوو و لە قورئان بگرین بۆوەی تکاکەمان، پارێزەرەکەمان بەهێز بێ لە حوزووری خوادا. بەڕێزان بێجگا لەیلەت القدر تەراویح و قیامی لەیل نوێژی وەتر لە ڕەمەزانە ئەجری زۆر زۆر گەورەیە لە دەستی خۆتی دەرمەکە ئەگەر بیست و سێ ڕکات نوێژ بکەیت سەعاتێکی پێ ناچێ سەعاتێکی پێ ناچێ بیست و سێ ڕکات نوێژ دوو دوو ئەخیرەکەیان یەک دانەیە یەک سەعاتی پێ ناچێ یەک سەعات بە بەخوا بیست و چوار سەعات شەو و ڕۆژە بیست و سێی بۆ خۆت یەک دانەی بخە سنووقی پاشەکەوت مامەسا نوروسیە فەرمێ ڕەحمەتی خوای لێبێ ئەفەرمێ لەو بیست و چوار لیرەیەی خوا پێی داوی بیست و چوار سەعاتەکەی تەمەنە دی ڕۆژێکی یەک دانەی بخەرە سنوقی پاشەکەوتی قیامەت بە نوێژەکانت بە زیکرەکانت بە عیبادەتەکەت هەوڵ بە عەزیزەکەم یەکێتر لەو شتانەی لە ڕەمەزانە زۆر گەورەیە بەخشینە ماڵ لە ڕێگەی خوادادانە هەژار دڵخۆشکردنە یارمەتی نەدارە قۆڵی قەرزارگرتنە، دەروی خێرکردنەوەیە لەو گەنجەی لەسەر ئیستیعدادی ژن هێنانە، لەو کچەی مارە بڕاوە و دەزگیرانەکەی پارەی نییە بیگوازێتەوە، چەند گەورەییە بۆ تۆ کە دەفتەر دۆلارت هەیە، کە ملیۆن دینارت هەیە، چەند گەورەییە بۆ تۆ بگەڕێی دوو دانە لەوانە بدۆزیتەوە، بڵێی عەزیزەکەم وەرە ها ئەوە دە وەرەقە. ها ئەوە پێنج ملیۆن دینار بڕۆ بەس بۆ زەواج پێتەدەم ناو دەمێ بیدەی بە گۆشت بیخۆی ناو دەمێ بیدەی بە سەیارە ئەو دەمێ هاوسەرگیری پێ بکەی بۆی شەرەف و کەرامەتی خۆت و بەرامبەرەکەت سەلامەت بێ منیش لە قیامەتا ڕووم هەبێ بە پێغەمبەر گیان بڵێم ئەی پێغەمبەر گیان من هەوڵم دا دوو دانە لە ئوممەتی تۆ فێری عەفاف و داوێن پاکی بکەم. چەند گەورەییە چەند گەورەییە ئەبینی خەڵک بەم لای تۆ و بەو لای تۆ بە تورەکە و بە گونیە خواردنە با بۆ ماڵی هێژار برنجی بۆ بە دۆشاوی بۆ بە چی بۆ بە چی بۆ بە ئەبینی خەڵک بەبەستە پارە ئەدا بە خەڵک زەکاتە سەر فترەیە فیدیەیە ئەی تۆ لەوە چە شەیتان یەک فێڵی گەورەو لێ بکا زانی چی کورە بەخوا هەمووی بۆ ڕیاوە ئەکەن ئەی بۆ دەریەخەن بەعزێ کەس دەیە دوو سەد و پەنجا نابەخشێ دوو سەد و پەنجا بەس ئەڵێ چی کورە بەخوا ئەمە بۆ ڕیایە ئەگینا کاکە ئەمەی بۆ چییە ئێ تۆ ڤیکە بەدزیوە ڤیکە مادەم تۆ نە ژیری مادەم تۆوە نە وردی تۆ بەدزیوە بیکە با کەس پێت نەزانێ مەڕۆ بەرچاوی کامێرا بەڵام وەلا تەبخەسون ناسە ئەشیاءهم وەڵاهی لەم میحرابەوە ئەیڵێم ئەمە یەکەم جارە ئەم قسەیە بکەم وەڵاهی هەموو گەلی کورد قەرزاری دەزگای بەخشین و هانان دەزگای هانای خێرخوازی لەگەڵ دەزگای بەخشین بەداخەوە حکومەتە پەنچەرەکەمان ئەیەوێت ڕێگە لەو دەزگا خێریانەش بگرێ ئەیەوێ خێریش کۆبکات و تەوزیعی کا کورە با بۆ ئیشی حکومت نییە کورە خێرخوازی لە زەمانی ئادەم و حەواوە هەر بووە واز بێنە تەشجیعیان بکە نۆتی شجاعیان بەرێ خەڵاتیان بکە بڵێ دەستان خۆش بێ ئێوە خزمەتی میلەتی منەکەن خۆ نایدەن بە بە دوژمنی کورد ئەیدەن بە ڕۆڵەی کورد، ئەیدەن بە ڕۆڵە شەهیدی کورد، ئەیدەن بە ژنە ئەنفالی کورد، ئەیدەن بە کیمیابارانکراوی کورد. بۆ پێو ناخۆشە؟ بۆ سکی ژانەکە؟ بۆیە بەخشین لە ڕێی خوادا، ماڵ سەرفکردن لە ڕێی خوادا، پێغەمبەر صلی اللە علیە وسلم لە مانگی ڕەمەزانا، سەیری کەن کان ئەجوەد الناس، پێغەمبەر لە هەموو کەسێ سەخی تر و بەخشندە تر بووە، حەم لە هەموو کەسێ، و اجود ما یکون فی رمضان، بەڵام کەی زۆر سەخی ترە بوو لە ڕەمەزانا کاتێ جبرەیل ئەهات بۆ لای قورئانی پێ ئەوت، دوای ئەوەی جبرەیل بەرزە بوویەوە پێغەمبەری خوا لە با سەریع تر و خێرا تر بوو بۆ بەخشین بەم دەست و بەو دەست نەیەهێڵا دوا بکەوێ هانی خەڵکی ئەدا، تۆی بەڕێزیش ببەخشە. بەداخەوە حەز ناکەم واللە بیللا حەز ناکەم لەم میحرابە ئەوەی پێی بڵێ سیاسەت و حکوومەت ناوی ببەم بەڵام بینە قاقە بەگرێ بینە قاقە کابرا تەلەفۆن و بۆ کاش ژنێک مامەساوەیە مەز دەکاتمان پێشێ ئیش چییە وەڵام مێردەکەم مەعاشخۆرە پۆلیسە پێشمەرگەیە مانگی چەنێکی هەشتسەد و پەنجا هەزاری هەیە خانوی خۆشمان هەیە سیارەیەکیشی هەیە بەڵام بەخوا قەرزارین توخوا ئەگەر وڵات حکوومەتی تیابێ پیاوێک هەشتسەد و پەنجا هەزار دینار معاشی بێ هەموو مانگێ لە وەختی خۆی یاوەری بگرێ سێسەد و پەنجای باتۆ بە قەرزا ئەگەر پێنج دەفتەریش بێ تەواوی ناکا لەبەرەوە ئەبێ ئاگامان لێبێ هەرچی تاوان ڕۆدا هەرچی جینایە دەکرێ ئەگەڕێتەوە بۆ ڕیشی ئەو گەورەیانە ئەو کەسانەی کەوا بەرپرسیارن لەم ئومەتە قوت و قوەتی ئەم میلەتەیان بەدەستە لە ڕۆژی قیامەتە ئەڵێ خوا فەرمێ وەقیفوهم ئینهم مەسئولون وقفوهم بیان وەستێنن ئەوانە بەرپرسیارن ئەبێ پرسیاریان لێ بکرێ واللهی هەر کچێکی کورد هەر کوڕێکی کورد تووشی لەشفرۆشی ببێ تووشی داوێن پیسی ببێ تووشی خیانەت ببێ خۆ لە سزاکەی کەم نابێتەوە خوا سزای ئەدا بەڵام بەرپرسیارەکانی ئەم ئومەتە ئەم میلەتە هەموویان لە ڕۆژی قیامەتە ئەم حەسەبیان لێکرێ عومەری کوڕی خەتاب خوای لێ ڕازی بێ لە مەدینە ئەیوت ئەگەر لە باکووری عێراق هەرچەند پێیان ناخۆشە بڵێ شیمالی عێراق لە هەرێمی کوردستان برا لە دەوڵەتی کوردستان لە شاخەکانی کوردستان ئەگەر هی ئێسترێ سەرسم بدا لە ڕۆژی قیامەتە خوا پرسیارم لێ کاڵێ عمر بۆ جادە و بۆ تەخت نەکرد ئای لە ڕۆژی قیامەتە خوا چێڵێ بە عمر بۆ جادەی بینی کەلار و سلێمانی بۆ بەینی سلێ هەڵەبجە و عەربەت بۆ جادەی پێنجوێن بۆ گەرمیان بۆ ڕاپەڕین بۆ مەخمور ئەی خوا لە ڕۆژی قیامەتا چۆن محاسبی عمری کوڕی خەتاب ناکا ناڵێ بۆ جادەکە بۆ چاک نەکردن پرسیاری لەکە کێ لە جێی عمرن ئەمڕۆ لەسەر ئەرزا لە وڵاتانی دنیادا مەسئولین یا پاشا یا ڕئیس یا بەرپرس حەبووی بەرپرسیارە پرسیارەکەت وەڵامی بۆ حازرکە ئەگینا ئەگینا لەسەر شێوەی مێرولەی زۆر بچکۆلەیە هەم مێرولە سوورە بچکۆلانەکە زۆر بچکۆلەیە پێوترێ زەڕ بە عەربی پێوترێ زەڕ ئەوانەی متەکەبیرن ئەوانەی ستەمکارن لە ڕۆژی قیامەتە لەسەر شێوەی مێرولەی زۆر بچکۆلە حەشرەکرێن تطههم الناس بأرجلهم خەڵک پێیان پێیانێ چونکە وان لە دنیا پێیان ناوە بە خەڵکیە ماڵ بۆ بەخشن سەرفترە و زەکاتەکەتان لە کاتی خۆیان دەربکەن بیدەن بە خەڵکی شیاو بە خەڵکی مستحق منجە منج مەکە کوڕەکەم و باوکەکەم و دایکەکەم و براکەم و چی ئەگەر مستحقە براو خوشک پێشێ پور و خاڵ و مام پێشێ بەس بۆ باوک و دایک ناشێ باوک و دایکیش بۆ مناڵی خۆیان ناشێ تۆزێ دووری خەرەوە بە دە هەزار ئەتەوێ ئەرچی کێشەی کوردە حەلی کەی حەل نابێ هەوڵ بدەن بە ڕەوشتی جوان دینەکەتان سەنگین بکەن ترازوی حەسەناتان لە ڕۆژی قیامەتا سەنگین و قورس بکەن بۆی خواتان لێ ڕازی بێت لە پێغەمبەریان پرسی مە دین دین چییە فەرمی حسن الخلق بریتە لە ڕەوشتی جوان کۆتایی باسەکەم لە جمعی پێشوو لە خزمەتانە باسی خواردنی حەڵاڵ و پاکم بۆ کردن پاک بخۆن و پاک بپۆشن خواردنی پاک بخۆن بەتایبەتی ئەوەی کە سەر ئەبڕێ ئەبێ باش سەر ببڕێ حەڵال سەر ببڕێ و بە شەرعی سەر ببڕێ بسم اللەی لێ بکرێ و ڕوو بە قیبلە و ڕێگەی بدەی کەوا ئاسان ئاسان گیانی دەربچێ نەیترسێنی و نەیتۆقێنی ئەو حەیوانە و باسی قەسابم کرد مەرجی زابیح ئەوەیە کەوا کەسێک کە مسوڵمانە گۆشت بۆ مسوڵمانان سەرەبڕێ ئەبێ بیسمیللایی بکا ئەبێ ڕوو بە قیبلە بێ ئەبێ چەقۆکەی تیژ بێ ئەبێ حەیوان بە بەرچاوی حەیوانەوە سەر نەبرێ نەیتۆقێنێ واوەشم وت بەڕێزێک وتوێتی زۆرێک لەوانەی کەواق حەیوانیان سەرەبڕی لە قەسابخانە نوێژ ناکەن و چی ناکەن بەڵام بە سوپاسەوە بە دواچوونمان بۆ کرد برا قەسابەکان و ئەو بەڕێزانەش کە لەوێن هاتن وتیان مامۆستا هەر کەسێ بووە ئەو خەبەرەی هێناوە ڕاستی نەکردووە بەڵام لە لایەکیشەوە ڕاست دەکا وتم چۆن وتی زوو وابوو ماوەی چەند ساڵ لەمەو پێش تیایا بوو نوێژی نەیە کرد و گوێی نەیەدا ڕۆژوو ڕەمەزان و ئەمانە بەڵام ئێستا الحەمدوللا ئەوانەی کە لەوێین ئەوانەی کە لەوێن قەسابەکانی ژووتیان الحەمدوللا هەموو ئەهلی قیبلەن نوێژ دەکەن ڕۆژوو دەگرن هەتا بەڕێزێکیان لەوانەیە ئیسەش لێرە بێ سوێنی خوارد مامۆستا ئەمڕۆ پانزەی ڕەمەزانە وەڵڵا و بیللا یەک سەعاتم لێ نەخواردووە پانزە ڕۆژ و پانزە شەوە پانزە ڕۆژە بە ڕۆژووم نوێژیشم لە فڵانە شوێنە و ئەمانە وتم برا گیان من نەموتووە وتوومە ئەگەر ئەو کەسەی حەیوان سەرەبڕێ نوێژ نەکا خراپە ناوی کەسم نەبردووە، بەڵام لێرەشەوە گەر کەسێ دڵی لێم یەشاوە داوای گەردن ئازایی و لێبوردنیان لێەکەم. لە هەموویان داوای لێبوردنیان لێەکەم. خەمی من خەمی ئێوەیە. خەمی ئەو کەسانەک دەوڵەمەنێکە ئەڵێن کاکە شتی باش بێنە. ڕەئیسێکە ئەڵێن کاکە عادل بە. ئافرەتێکە ئەڵێن بە حەیا بە، عەفیفە بە، گەنجێکە ئەڵێن خۆت بپارێزە، خۆ قینمان لێ لێی، خۆشمان گەرەکە. برا قەسابەکانیش، برا جووتیارەکانیش، برا دووکاندارەکانیش کاتێ قسەی ئەکەین هەر مەبەستمان دڵسۆزییە، خوا لە گوناهی من و ئێوەش خۆش بێ، خوا عاقیبەتمان خێر بکا، خوا ئیسڵاحی حاڵمان بکا، خوا سەرفەراز و سەرکەوتوومان بکا، خوایە لێمان نەڕەنجێی، دەروی خێرمان لێ بکەیتەوە، خوایە یا رب العالمین ئەم میللەتە رزگار کەی لە مەئزەق، لە برسێتی لە ترس خوایە ئەم میلەتە ڕزگار کەی لە کاربەدەستی خراپ خوایە ئەم میلەتە ڕزگار کەی لە کاربەدەستی زاڵم خوایە ئەم میلەتە ڕزگار کەی لە حیزبی درۆزن خوایە ئەم میلەتە ڕزگار کەی لەوەی کەوا دوژمنان و ناحەزانی دەور و بەر و ناوخۆ و دەرەوە بۆیان تەنیوە یا ڕەب العالمین خۆت بمان پارێزی خوایە گیان مزگەوتەکانی کوردستان دیارن لای تۆ گەلی کورد دیارە لای تۆ یا ڕەب العالمین چەندە تۆ و خوا و پێغەمبەرەکەیان خۆش دەوێ